بەناوی خوای گەورە و میهرەبان. شادمان لە ئەڵقەیەکی تازەی بەرنامەی پرد بێ ئەوی بەڕێز و خۆشەویستدا بگەینەوە. خۆشەویستان، ئیمشۆکە باس لە بابەتێکی فرە گرینگ ئەکەین. باس لە بابەتی ئازادی بیرکردنەوە ئەکەین. بە تایبەت کە زۆر جار وا پێناسەی ئازادی ئەکەین کە ئازادی کرۆکی ژیانە. مرۆڤەکان دەتوانن بە بێ خواردن بژین. دەتوانن بە بێ کەلوپەلەکانی ناو ماڵە بژین. بەڵام ژیان تاک و سەر بە بێ ئازادی ناچێتە سەر. ئێمە دەمانەوێت لە ڕوانگەیەکی ئیسلامیانەوە بچینە ناو باسی بیرکردنەوەی ئازاد. باس لەوە ئەکەین ئیسلام چی کرد بۆ ئەوەی مرۆڤ لە سیستەمی کۆلیایەتی و پاشکۆبوون ڕزگار بکا. هەروەها باس لەوە ئەکەین کە ئیسلام چۆن مرۆڤی لە دەسەڵاتی بت و خواوەندە سەختەکان ڕزگار کرد. باسمان لەوەیە پێغەمبەران تێکۆشانیان چۆن بوو بەرامبەر بە ئەو زاڵم و ستەمانەی کە بەرامبەر بە مرۆڤ ئەکرا دیسان باس لەوە ئەکەین ئیسلام چی کردووە بۆ ڕزگار کردنی مرۆڤ لە دەسەڵاتی پیاوانی ئاینی کە زۆر جار لێرە و لەوێ ئەم دەسەڵاتە بەسەر مرۆڤەکاندا دەسەپێنرا ئەم بابەتانە و چەندین بابەتی دیکە کە خۆی هەر لە تەوەرەی ئازادی بیرکردنەوە ئەدۆزێتەوە لەگەڵ مامۆستای بەڕێز مامۆستا عەبدوڕەحمان سدیقدا دەورژێنین مامۆستای بەڕێز سەرەتای پرسیارمان لەوە دەست پێ ئەکا ئیسلام چۆن مرۆڤی لە سیستەمی کۆلیایەتی و پاشکۆبوون ڕزگار کرد و خستیە سەر ڕاستە ڕێیەک بۆ ئەوەی بە بیر کردنەوەی خۆی گوزارشت لە خۆ و لە ناخی خۆی بکات. بەڵێ. بسم اللە الرحمن الرحیم دیارە سەرەتا ئەبێ ئەوە بڵێین بۆ زانینی پێگەی ئیسلام لەم بوارەدا بۆ زانینی ڕۆڵی ئیسلام لە ئازادی بیرکردنەوە بۆ بیرکردنەوەیەکی ئازاد جوانتر لەو ساتەوەختانە دەردەکەوێ کە ئیسلام هات. واتە ڕەنگە ئێستا نەوەیەک هەبێ بە سەدان ساڵی تێپەڕبوون بەسەر ئیسلامدا ڕێز و قەدری ئیسلام نەزانێ لەوەی کە ئەم ئازادی بیرکردنەوەیە لە سەرەتادا چەند ڕۆڵی ئیسلام تیایدا گەورە بووە تاوەکو ئەم هەزار و چوار سەد ساڵە بە ئێستا گەیشتووە ئەبێ بچینەوە ئەو سەردەمەی کە ئیسلام هات کە ئیسلام هات کۆمەڵگا دابەش کرابوو بە شێوازێکی چینایەتی، واتە گەر تەماشای ئەو سەردەمە بکەین ئەتوانین بڵێین کۆمەڵگا بە شێوازێک دابەش کراوە ئەمانە خەڵکە ئازادەکەن ئەمانەی تریش خەڵکی کۆیلەن ئەوەش کە ئازادەکەیە ئازادەکەش دابەشەبێ بە سەر دوو چینی تردا ئەمە ئەوانەن کە سەردەستەن ئەمانەش ئەوانەن کە ژێردەستەن و بۆ ئەوان کار دەکەن. لەم بارودۆخەدا دەبینی ئازادی بیرکردنەوە بە دەستی تەواوی کۆیلەکانەوە نییە، لە هەمان کاتیشدا ئازادی بیرکردنەوە لە لای زۆرینەی ژێردەستەشدا نییە، ئازادی بیرکردنەوە تەنها لە لای کەمینەی سەردەستەدا هەبووە، لەو حاڵەتە چۆن ئیسلام توانی ئازادی بیرکردنەوە بگەیەنێتە تەواوی تاکەکانی نێو کۆمەڵگا، ئەوە لەوە سەرچاوە دەگرێ کە ئیسلام هات کۆمەڵگا دابەش کرا بوو بە شێوازێکی ستونی واتە خەڵکێکی زۆر بە شێوازێکی هەڕەمی خەڵکێکی زۆر زۆرینەکە بنکەی هەڕەمەکە کە زۆرینەی خەڵکی چەوساوەیە لە ژێرەوەیە تا ئەچیتە سەرەوە بە شێوازێک لوتکەی هەڕەمەکە کە کەمترین شوێنێتی و کەمترین کەسی تێدایە کە ئەمە قورئان هەمیشە بە، مەلەء، ناوی بردووە کە ئەمانە کەمینە بوونە و سەردەست بوونە و تەواوی خەڵکی تریان چەوسانووتەوە و ئازادی بیرکردنەوەشیان پێ ڕەوا نەبینیون بۆیە گەر بەم شێوازە تەماشا بکەی ئەو کاتە بۆت دەرەکەوێ لەو ساتە وەختەی کە لە ڕبعی کوڕی عامیریان پرسی بۆچی هاتوون وتی الله ابتعثنا لنخرج العبادة من عبادة العباد إلى عبادة رب العباد ئەو شتێکی زۆر گەورە بووە شۆڕشێکی یەکجار گەورە بووە کە خەڵک ڕزگارکەی لە پەرستنی کەسێکی وەکو خۆی بۆ ئەوەی خوا پەرستێ و من ضیق الدنیا الی سعة الدنیا والآخرە لە تەنگەبەری دنیا بۆ فراوانی دنیا و ئاخرەت ئەوە سێیەمم مەبەستە کە کەس دان بەوەدانەنێ ئیسلام دانی بەوەدا ناوە کە ئاین ئەشێت بە جۆرێکی تەسک تایدا بژی و بیری لێ بکەیتەوە ببێتە مایە چەسانەوەی خەڵک سەردەمی زوو لەو بیرکردنەوە من دەگەم بەوە کە ئیسلام خۆی لە خۆیدا شۆڕشێک نەبوو کە دژی چینێک بێ دژی چینەکەی دیر کە مافی داوە ئەوی چینەکەی خوارەوە بیرکاتەوە مافی لەوی دیش نەساندەوە کە بە دڵنیایی ئە لەبەر ئەوە ئە، دێمە سەری ئە، ئە، بە شێوازێکی تر بڵێم کاتێکە ئە، ڕەبعی کوڕی عامر ئەڵێ و من جور الادیانی الى عدل الاسلامی ئەم دێڕە کە جاری تریش پێم وای ئاماشەم پێکردبی ئەم دێڕە خۆی بۆ خۆی مانایەکی زۆر گەورە بەخشێ لە کوێیا دیارە ماناکەی لەوێ دیارەکە ئەڵێ و من جور الادیانی ئەمە گرنگ یعنی مەسلەیەکی زۆر گرنگە کە کە مسلمانی ئەو سەردەمە زانی ویانە ئەدیان جەوری هەیە یعنی ئەدیان ئەوە دووبارە ووشە جوانەکانی قورئانە کە یەکی لەوی تریان ناچێ ووتمان زوڵم جیاوازی چیە لەگەڵ جەور ئەگەر لە نێوان دوو تاکی وەک یەک دا هاوڵاتیەک ستەم لە هاوڵاتیەکی تر بکا بە کوردی ئەوە لە زمانی عەرەبی قورئانە پێی ئەوترێ زوڵم یعنی یەکێک ستەم لەوی ترەکە ئەوە زوڵمی لێ کردووە ئەگەر فەرمان ڕەوایەک دەسەڵات زوڵم لە هاوڵاتیان بکە پێی ئەوترێ جەور ئایین لە پێش ئیسلامدا بووە بە هۆکارێک بە دەستی دەسەڵات و فەرمانڕەواکانەوە بۆ ئەوەی بە ناوی ئایینەوە خەڵک بچەوسێننەوە، ئیسلام هات چی کرد؟ ئیسلام هات کۆمەڵگەی لە دابەشکردنی ستوونییەوە گۆڕی بۆ دابەشکردنی ئاسۆیی، دابەشکردنی ئاسۆیی بەو مانایەی کە چۆن ئەوترێ لە زمانی ئینگلیزیا سێکتەر، چۆن لە زمانی عەرەبیا پێی ئەوترێ قطاع، چۆن لە زمانی کوردییە بە شێوازێک پێی دەوترێ بە شێوازێکی بڕگەیی کە بە شێوازێکی ئاسۆی دابەشێکەی ئەمە توێژێکی دیاری کراوە ئەمەش بە شێوازێکی تر یعنی یەک لە تەنیشتی یەکتر نەک یەک لەسەر یەکتر لەم دابشکردە لە چۆ دێ ئەم دابشکردە لە ڕوانگەی قورآانەوە دێت چونکە قورآن ئەو سیفەتانەی جیا کردوەوە کە تایبەتن بەخوا خۆی نابێ هیچ مرۆڤێک بە نێوی دەسەڵاتەوە هەر دەسەڵاتێک ئەگەر ئاینیش بێ ئەو دەسەڵاتە بە خۆی ڕەوا ببینێ کە خوا بە خۆی ڕەوا بینیوە چۆن ئەگە سێری قورآن کەی قورآن چۆن بۆ دەرەکەوێ دابشبوونی ستونی پێ پەسەند نییە کەسێک لە سەرەوە بێ و کەسێک لە خوارەوە بێ تەواوی پێغمبەران کە هاتوون داوایان لێکراوە چی بکەن حکم بکەن لە چۆ بینە ناس لە نێو خەڵکدا لێرەوە خوا بۆ خۆی شتێکی دانا بۆ خەڵکی تر بۆ بۆ مرۆڤەکان شتێکی تری وت بۆچی بۆ سولەیمان ناڵێ عەرشی سولەیمان ئەڵێ، علی کرسیه، یەعنی سولەیمان کورسی هەبووە بەڵام بەڵقیس عەرشی هەبووە بزانە ئەوە ئەوە فەرقەکەیە سولەیمان بەو هەموو دەسەڵاتەی کە هەیبووە خوا قەبووڵی نیە سولەیمان عەرشی هەبێ سولەیمان کورسی هەبێ کورسی چییە کورسی شوێنێکی دانیشتنی نزمە لەسەر ئەرزا لەسەری دائەنیشی بۆیە لە زمانی عەرەبی کورسی لە چیەوە هاتووە لە من الکرس الکرس چیە الکرس یعنی المجتمع یعنی کۆمەڵێک لەسەر یەک ئاوە دانەی بەم شێوازە نزم بۆیە چەند وەرەقەیەک لەسەر یەکتری دانەی یقال و وەکو چۆنەڵێ لە زمانی عەربی ڕاغی بەڵێ الکڕاسە و چیە بۆ بۆ ئەڵین چەند وەرەقەی وەک ئەمانە بێنە بی خەرە سەریەک ئەڵێن کوڕاسە کوڕاسە لە چیەوە هاتووە لە المتەکەڕیس و من الأوراقی دەبینی عەبد لە مشتەمای ئیسلامی پاش پێغمبەر عەلەیهی سەڵات وەسەلامیش هەر وجودی ما لەوێ ئەم لەوانەیە ئاغەیەک چەند عەبدێکیە بە ئەگەرچی سیستەمەکەش نما بۆچی ئەو تەغیرەکە ئەو تەغیرێکە من تو باسەکەن ئەوش ناومە لێ ناشۆڕش شۆڕشی ئیسلام دژی سیستەمی کۆلیاتی بۆچی شۆڕشەکە جەزری نەبوو بۆچی تەغیر لێرە تەغیری قۆناغ بەندی دێتە گۆڕێت بەڵێ ئیسلام گەورەیەکەی لەوەیە کە کۆیلەی قبول نییە کەس کۆیلە بێ کەس قبوڵی نیە کەس کۆیلە بێ جا ئەگەر لە سەردەمێکدا ئیسلام توانیبێتی لە ڕێگەی کۆمەڵێک شتی زۆر عملیەوە ینی کەسێک بە عمدەن ڕۆژوو ئەشکێنێ لە ئیسلامە عقوبەتەکانی زۆر لە خێری خەڵکە یعنی ئەو هەڵانەی من و تۆ ئەیکەین ئەو هەڵانەی کە مرۆڤەکان ئەیکەن چارەسەرەکەی خێری خەڵکی تێدایە یەکێک بە عمدەن سوێنە خوا و دوای سوێنەکەی ئەشکێنێ بە عمدەن ئەشکێنە سوێنەکەی و سوێنی ئەکەوێ ئەبێ چی عبد ڕزگار کا کەسێک کە بە عمدەن ڕۆژوو ئەشکێنێ بێ بچێ عبد ڕزگار کا کەسێک کە بە هەڵا یەکێکە کوژێ ئەبێ بچێ کۆیلەیەک ڕزگار کە ئەمە بە بەردەوامی ئەبێتە مای کەمکردنەوە بە بەردەوامی کاری لەسەرەکە بۆ ئەوەی کە خواستوانەوە تعالا بینی قورآن بۆ هەموو سەردەمەکان و بۆ هەموو زمانەکان بە کەڵکە ئەوە لەبەر ئەوەی هەر سەردەم ناسەردەمێک ئەم دیاردانە خەڵکێک هەیە لە قازانجێتی کۆیلە هەبێ لە سەردەمانی زوو ئەم هەموو قەڵایانەی کە کراوە لە سەدەکانی ناوەڕاست هەمووی بە کۆیلە کراوە ئەو هەموو ئەهراماتەی دروست کراوە بە کۆیلە کراوە ئەو هەموو جەنائینی موعەلەقەی نەبوخوزنەسر بە کۆیلەی جوولەکە کراوە ئەم هەموو قەڵایانەی لەم شارانە کراوە بە کۆیلەکان کراون ئەوانەی کە نەبوو ئەوانەی کە جەنگیز خان کردوێتی بە کۆیلە کردوێتی کۆیلە ئەبرایە پێشی جەنگەکان و ئەیان کوشتن جا لەبەرئەوە سەردەمانێکی تر کۆیلە سەرهەڵداتەوە ئەزانین لەم سەردەمی من و تۆ قسەی تیاکەین ئێستا کۆیلە هەیە ئێستا لە مۆریتانیا کۆیلە هەیە خەڵک ئەتوانێت ئازادیان کا و ڕزگاریان کرد گەشت ئەو ئافرەتانەی کە کاری خراپیان پێ ئەنجامەدرێ و لە شوێنی تایبەتە شاردراونەتەوە و کەس ئاگای لێیان نییە و دەوڵەتان بە دوایدا دەگەڕێن ئەوانە کۆیلەن خەڵک بتوانێت ئەتوانێت ڕزگاریانکە یەنی ئەمە بەڵگەیە لەسەر ئەوەی کە هەموو سەردەم نا سەردەمێک کۆیلە بە جۆرێک سەر هەڵداتەوە، ئیسلام بۆیە بە کەڵکی هەموو زەمانەکان و مەکانەکان. بەڵێ مامۆستا بێینە سەر پرسێکی دیکە، ئیسلام چۆن مرۆڤی ڕزگار کرد لە دەسەڵاتی بت و خواوەندە وەهمییەکانی کە لە کۆمەڵگاکان وجودیان هەبوو، ئایا ئیسلام لەم شۆڕشی داد دژی ئەم دەسەڵاتانە دەسەڵاتی دەسەڵاتی خوای سەختەیە دەسەڵاتی ئەو دینە ئەو دینانەکە گۆڕانکاریان بەسەردا هاتووە چو سلوبێکی ئەوە کرد ئا لێرەدا لە بەرامبەر ئەو سیستەمانەدا ئازادی بیرکردنەوەی بۆوانش جێشتەوە یاخۆ وتی من هەمە و تۆنی تو بیرکردنەوەکان لە هەموو تا قەدەغە کرا بەڵێ ئەگەر تەماشای تەوحید بکەی یەک تاپەرستی ئەوە خۆی گەورەترین شۆڕشێ بوو کە ئیسلام باسی لێکرد یانی لە سەردەمەکانی زوو بت مانای چییە؟ بت خۆی لە خۆیدا عەقڵی بەشەری لە ساتەوەختێکدا ناگاتە ئەو ئاستەی بەردێک یا دارێک یا خورمایەک کۆبکات و بیکات دوای دواجاریش بیپەرستێ و لە ڕێگا برسی بوو بیخوا یعنی عقل ئەوەندە نزم نابێتەوە بۆ ڕادەیە بەڵام خەڵکێک هەیە فەلسفەیەک ئەخاتە پشتی بتپەرستیەوە بۆی کە بتپەرستێکە پەرەبسێنێت ئەوش لە پێناوی بەرژەوەندی تایبەتی ئەو سەردەمەیە بۆ بۆیە ئیسلام هات بۆ ئازادی بیروڕا، پێویستە ئینسان خوایەک بپەرستێ سیفاتەکانی ئەو خوایە وابێ کە زۆر لە خەڵک نەکا. ئێمە ئەو خوایەی کە پێشی ئیسلام بە خەڵک ناسێنرابوو، ئەو خوایەی کە بتەکان بوون گرفتی زۆر گەورەی بۆ ئینسانەکان دروست کردبوو لە ڕێگەی ئەوەی کە کاتێکە خەڵک بت ئەپەرستێ ئەوە کێیە ئەڵێ ئەم بتە داوامان لێکا ئەمساڵ خێری بۆ بکەین یان مەڕی بۆ بێنین بۆ ئەم بتانە یان خشت و زێر بۆ ئەم بتانە بێنین ئەوە چێە کەس بە چاوی خۆی بە جۆی خۆی کەس بە جۆی خۆی نەیبیستۆ بتەکان قسە بکەن ئەم شتانە بڵێن ئەبینی هەمیشە لە سەردەمی قڕیش و لە سەردەمەکانی زوواچی هەبوونە کۆمەڵە کەسێک هەبوونە خۆیان بە نێوەندێک زانیوە لە نێوان پتەکان و خەڵکەکاندا ئەمان وەکو تەرجومانێک گوایە قسەی پتەکان بۆ خەڵکەکان تەرجومە ئەکەن یعنی ساتەوەختێک کەسێکی بەدەسەڵاتی وەکو ئەبوو لە هەبوو وەکو ئەبوو جەهل و هەموو ئەمانە چوونەتی نێو کەعبەوە و بتەکانیان بینیوە و دەرچوونەتە دەرەوە ئەڵێ ئالیها خواوەند لێمان ناڕازیە خواوەند ئەڵێ ئەبێ ئەوەندە خشڵ و ئەوەنە زێڕ و ئەوەنە مەڕ و ئەوە ئەوەن بێنن ئەگینا ئەمساڵ گرانیە بێ ئەگینا ئەمساڵ وا ئەبێ خەڵکیش ئەیهێنێ ئەمە گەورەترین ئیهانەیەکە بە عقلی بەشەری کاتێک کە بەم شێوازە مرۆڤ هەڵسوکەوتەکە جا گرفتێکی تر ئەوەیە فرەیی لە شتی تێرا باشە فرەیی لە خودداوەندا هەڵەیە بەو مانایی کە پێشی ئیسلام فرەخوایی هەبووە فرەخوایی بەو مانایی خوایەک پێڵێن خی جوانی ئەگەر ڕازی بکەی مناڵی جوان تەداتێ خوایەک پێ وترێ خی شەڕ ئەمە خوایەکە هەر کاری شەڕە ئەگەر بیپەرستی شەڕت لێ دوورەکاتەوە خوایەکەی خوای خێرە خوایەکەی خوای تاریکیە خوایەکەی خوای ڕووناچیە تۆ ناتانی ئەم هەموو خوای لە خۆت ڕازی بکەیت عقلی بە شەری بەم شێوازە ناتوانێت مامەڵە بکات لەگەڵ هەموو ئەم حاڵەت ئەمە جگە لەوەی کە کۆمەڵێک جادووکەر و فاڵچی و بەختگرەوە و هەموو ئەم ئەم ئەم شتانەی کە کوهان و عڕاف و ینی باسی ئایندت بۆ کات و ئەم شتانت بۆ ئەجێڕێتەوە ئەمانەش هەموو ئەو خەڵکانە بوونەکە بەرژەوەندی ئابووریان هەبووە بۆ ئەوەی کە ئەم کارە بەم شێوازە بڕوا و یاری بە عقلی ئینسانەکان بکەن و بتوانن سوود و بەرژەوەندی ئابووری بە خۆیان بگەن تەوحید و یەکتاپەرستی مرۆڤەکانی ڕزگار کرد لە گشت ئەو بەلای کەمەوە 360 بتە لەگەڵ چەندین بت لە وڵاتانی تری دەوروبەردا کە هەبووە لەو سەردەمەدا، ئیسلام دێ کە کاتێ باسی یەکتاپەرستی ئەکا ئیدی مرۆڤەکان لەو ساتەوەختەدا یەک خوا ئەپەرستن، خوایەک کە گەورەترین جوانییەک لە سیفات و ناوەکانیدا دەرەکەوێ. ئەوە کە خوا حەلیمە، ئەوە کە خوا مونتەقیمە. ئەوە خوا قابضە، هەر خۆشی باسیتە. ئەوە خوا منتەقیمە وەکو وتمان حەلیمە ئەوە خوا ڕافعە ئەوە خوا خافضە کۆکردنەوەی ئەو دوالیزمانە لە هەردوو سیفەتەکە بە نەوەتونۆ ناو و چەندین سیفاتی تر لە یەک خوادا ئەمە گەورەترین هێمنی و ئارامی و ڕێزگرتنە لە عقلی ئینسان کە ئینسانەکە ڕوو لە یەک خوا دەکا کە تەواوی ئەم سیفەتانەی هەیە چاکە بکەی پاداشتە داتەوە کاری چاکی بۆ بکەی پاداشت دەدات بەڵام کاری مامۆستا ئەگەر اه، لە حەد لێرە بۆستانێک دروست کەین بەڵێ. ئەگەر تەماشا بکەین مامۆستا لە سەردەمی یۆنانا قۆی قۆناخ هەبووە کە یەکتاپەرستی ناو کۆمەڵگا اه، پەیدا بووە کە وتیان ئەمە تاکە خوایەکە یان لە اه، بوونی ئاینەکانی وەکو ئاینی جوو ئاینی اه، مەسیحیەکان دیسان ئیدعای یەکتاپەرستی کراوە بۆچی یانی لێرە دەبینین کە ئیسلام دەتوانین مرۆڤ بیرکردنەوەی مرۆڤەکە ساغڵەم بکات تەندروست بکە لەوەی تەنها یەخوا ببینێت بۆچی لە دیدگاکان دی نەتواندراوە ئایا دیسان هەر ئەوەیە باز لەوەیە کە پیاوانی ئاینی بوونە چێخوا و ئاغا لە بیرکردنەوەکەیاندا ئابە دڵنیایی ڕەنگە لە بڕگەیەکی تررا بە درێژی بێمەسەری کە ڕۆڵی باسی پیاوانی ئاین کە ئەوە دەوری هەبووبی بۆیە لێرە ئەم ئەم ئەم یەک خوایە کە تۆ ئەی پەرستی لە ئیسلامدا هەموو ئەو سیفاتانەی کە ئەبواە بە ژمارەی ئەو سیفاتانە خوایتر بپەرستی ئەمە خی ئەوەی ئەوە خی ئەوەی نییە لە ئیسلامدا یەک خوددا هەیە تەواوی ئەم نەوەتونۆ ناوەی هەیە و ئەم سیفاتانەی لە خۆیدا کۆ کردوێتەوە ئەم ئەم ئەم یەکتا پەرستیە بیری ئینسانەکە ئازادەکە بۆ ئەوەی خۆی نەدا بەدەستی چەندین خواوەندی وەهمی ترەوە ئەم خواوەندە ئەم ئەم خودایەی کە تۆ ئەی پەرستی لە ئیسلامدا خۆی وتوێتی تەمجیدی عقلی کردووە باسی فەهمەکە باسی علمەکە فعلم أنه لا إله إلا الله هەروا بە ڕەمەکی و هەروا بە بەو شێوازەش نییە بڵێ یعنی خوا هەیە ئیمانێکی تەقلیدی چونکە ئەم خوایە کە تۆ ئەی پەرستی لە ئیسلامدا دژ بە تەقلیدە انا وجدنا آباءنا علی امە و انا علی آثارهم مهتدون یان مقتدون ئەمە خوا قبوڵی نیە خوا ئیمانێکی تەحقیقی ئەوێ ئیمانێک کە تۆ فاعلم انه لا اله الا اللە هەروا نایەوێت تۆ بە شێوازێک لە شێوازەکان نەزانی بڵێ باو باپیرانمان ئەم خوایی پەرست و منیش ئەی پەرستم ئەمە بەشی سەرەتایەتی ئەبێت تۆ بە تەحقیقی بزانی ئەم خوایە سبحانە وتعالی خۆی ئەڵێ لا ئیکراهە فی الدین وەکو خوای خواوەندە وەهمە وەهمی و ساختەکانی سەردەمی بتپەرستی نا کە بە زۆر هەر ئەبێ بیپەرستی خۆشیت بێ و ناخۆشیت بێ ئەمەڵێ لا ئیکراهە فی الدین خوا ئەفەرموێ فمن شاء فليؤمن ومن شاء فليكفر ئەم خوای سبحانە وتعالی ئەفەرموێ وئینا ئەو ئیاکم لە عەلا هودەن ئەو فی ضلالی مبین یعنی فێری ئەوەمانەکە کە ئێمە ئەبێ بچینە ئەو ئەو ئەو بواری بیرکردنەوانە قل هاتو برهانکم ان کنتم صادقین هەموو ئەمانە ئەم خوایە بەڵام مامۆستا ئەفەرمێ سەیەک لەوانێ بەدیارن تۆ دانیش بێت لە بیرکردنەوەیشی خۆیدا پێم بڵێ کە فەمەن ارتد منکم فاقتلوه ئەها بڵێ ئەوەی لە ئیسلام گەڕاوە بیکوژن کەچی لێرە ئێمە باز لەوە ئاکەین ئەوە وابزانم باس و خواسێکی دیکەیە بەڵام لەوانەیە زۆر هەر- باس باسێکی زۆر زۆر درێژە ئەگەر مەجالمان بێ لەبێ لە لە ئەلقاتی ترا باسی بکەین باسی ئەو مەفهومی ڕدە چۆنە حوکمەکەی چۆنە هەر بەم شێوازەیە کە ئێستا باس دەکرێت باسێکی ئەتوانم بڵێم بەلای کەمەوە پێنج سەعاتی علاقی بە مەسائلی فکریشەوە علاقەیەشی بە سیاست و دۆخێ ینی هی ئەوەیە قسەی لەسەر بکە هی ئەوەیە قسەی لەسەر بکەی بێم بۆ سەرباسەکە ئەوەیەکە خوازخوانەوە تەعاالە ئەفەرمی ئودعونی ئەستەجیب لەکوم واستەیەک نەما لە نێوان ئەوە یانی لە ئیسلامدا گەورەیی ئیسلام لەوێیە کە کەسی نەهێشت لە نێوان من و خوا لە نێوان تۆ و خوا لە نێوان خەڵک و خوا بەم شێوازە ئیتر پێویست ناکا کەسێک هەبێ چێ قسەمان بۆ بێنێتەوە لە لای خوا سبحانە وتعالی ادعونی استجیب لکم ئێمە گەورەی ئیسلام لەوەیە کە خوا سبحانە وتعالی سەمیعە السمیع خۆی جۆی لێمانە بێ البصیر خۆی ئەمان بینێ گەورەترین معجزەیەک لە ئیسلام دا ئەزانی سورەتی اقرا لە هەندێ تەفسیرا ئەڵێ سورەتی اقرا بۆ موعجیزەی گەورەی ئیسلامە چونکە ئەم کەونە گەورەیەی کە نازانین وە ئینا لەموسیعون بە بەردەوامی لە کشان دایە پاشان تۆ بیهێنە سەر ئەو مەنزومە و سیستەمەی کە ئەم ئەرز و ئاسمانەکان لە خۆ دەگرێ پاشان وەرەوە بچوکی کەرەوە وەرە نێو ئەم ئەرزەی ئێمە بەم شەش کیشوەر و ئاو و هەموو ئەم شتانە، پاشان لەوێ بچووکی کەرە وەرە بۆ کیشوەری ئاسیا، پاشان لەوێ بچووکی کەرە وەرە نیمچە دوورگەی عەرەب، بچووکی کەرە وەرە مەککە، بچووکی کەرە وەرە گەڕەکێک، بچووکی کەرە وەرە سەر شاخێک، بچووکی کەرەوە بچۆ نێو ئەشکەوتێک لە شاخێکدا کە وەحی بۆ پێغەمبەر عەلەیهی سەڵات وەسەلام دێت، اقرا بسم ربک، ئەوە گەورەترین بەڵگەیەکە خوداوەندێک لەم کەونە فراوانەدا کەسێک دەبینێ لە نێو ئەشکەوتێکدا دانیشتوە و وەحی بۆ دەنێرێ، بینینی کەسێ ئەمە گەورەترین موعجیزەیە، ئیتر لێرەوە تۆ نە ئەترسی لە برسا و لە ترسات نامێنێ، چونکە دەزانی خوا سەمیعە و خوا بەسیرە، تۆ بە بەردەوامی خۆت تەسلیمی خوا ئەکەی، چۆن بە نوێژ و ئیتر بە عیبادات و بە هەموو ئەمانە مرۆڤەکان ناترسن، مرۆڤەکان گەورە دەبن، مرۆڤەکان هەست بە گەورەیی خۆیان دەکەن، گەورەیی خۆیان لە گەورەیی خوا و لە دەسەڵاتی خوا وەردەگرن، هەموو مرۆڤەکان وەکو یەک ئیدی لە هیچ دەسەڵاتێک ناترسن، لە هیچ شتێکی تر ناترسن، لە هیچ شتێکی وەهمی دروست ناکەن لە نێوان خۆیان و خوادا. باسمان لەوە کرد ئیسلام مرۆڤی لە سیستەمی کۆیلیایەتی ڕزگار کرد، باسمان لەوە کرد دیسان ئیسلام مرۆڤی دەسەڵاتی بت و خواوەندە سەختەکان ڕزگار کرد باز لەوە ئەکەین ئێسا ئەمە پێمت کەوتێتە سەرشانی پێغەمبەران پێغەمبەران چیان کردو بۆ ئەوەی کە مرۆڤەکان لە پاشکۆیەتی ڕزگارکەن خۆمانزانانی ئەمە ناو کۆمەلگا ئەژین کۆمەلگاش مرۆڤەکە ئەگەر وابەستەی ئەوی دیکەنەی پاشکۆیەتیشی دیکە بۆ ئەو دی دەکا ئەرکی پێغەمبەران چی بۆ لەوەی مرۆڤ لە پاشکۆیەتی ڕزگار بکە چکە لێرە بینیمان سیستەمەکە بۆی هاتۆتە ئاراوە کە سیستەمێکە تێدا مرۆڤەکان یەکسانن بەڵام لەگەڵ ئەوەش دەدیسان مرۆڤ بە شێوازێک لە دۆخێکە لە زروفێکی دیاریکراوە دیسان ئەبێت تۆ پاشکەویتی کاری پێغمبەران لێرە چی بۆ پێغمبەران چۆن مرۆڤیان لە پاشکەویەتی ڕزگار ڕاستە ئەگەر تەماشا بکەی کەسێکی وەکو موسەیلەمەی کە زە پیا بووتی من پێغمبەرم وانە لە هەموو سەردەمێکدا کەسێک دێت بە شێوازێک لە شێوازەکان ئەڵێ من پێغەمبەرم چۆن فەرقی ئەم پێغەمبەرانە ئەکەی کە درۆکەن و پێغەمبەر نین لەگەڵ پێغەمبەران درودی خوایان لەسەر ئەوە لەوە بۆ دەرەکەوێت کە قورآن بە چەند شێوازێک کاری لەسەر ئەوە کردووە کە بۆ ئەوەی بیری ئینسانەکان ئازاد بێ بیری ئینسانەکان بە ئازادی بیر بکەنەوە چونکە گەورەترین کارێک کە خوا بە مرۆڤەکانی داوە ئەیەوێ بە ئازادی بیپەرستن ئەگەر نا خوا سبحانە وتعالی ئەیتوانی ئێستا موعجیزەیەک پیشانی ئەو خەڵکە بات و خەڵکەکە هەمووی ئیمان بێنێ بەڵام مەسەلەکە وا نییە بۆیە ئەبینی لەو ساتە وەختەی کە قیامەت دادێ نیشانە گەورەکان دەرەکەوێ و هەموو کەس ئەزانێ ئەمڕۆ قیامەتە لەو کاتە ئیمان ئیتر بە کەڵکی کەس نایە کەس هەر کەس لەو ساتە وەختە ئیمان بێنێ سوودی نییە بۆ چونکە تازە معجزەکانی بینی و نیشانەکانی بینی بۆی لەم ساتە وەختانەدا کە هیچ نابینی خواش نابینی بە عەقڵ بیر لە بوونی خوا ئەکەیتەوە بە عەقڵ بیر لە ڕۆژی قیامەت و هەموو ئەمانە ئەکەیتەوە هەموو ئەم تەکلیفەی کە لە سەرمان ئێمە بە عەقڵ بۆیە چین بیر تا وەحیش بە عەقڵ ئێمە ئێستا قسەی لەگەڵا ئەکەین و ئیمان ئەهێنین ئەمانە هەمووی بەڵگەی لەسەر ئەوەی کە خوا سبحانەوە تەعالا گەورەیی ئیسلام لەوێوە دێ کە خوا سبحانە وتعالی سیفاتی پێغەمبەرانی پێ وتین لە قورئاندا تاوەکو ئێمە ئەوەندە ئازاد بین نەچین پێغەمبەرانیش بپەرستین گەورەی محەممەد عەلەی سەلات وەسەسلام لەوێدایە کە نایەڵێ قبرەکەی بپەرستن کە نایەڵێ کۆمەڵە شتێک هەیە لە هەر شوێنێکدا کارێکی کردبێ خەڵک بۆنی شرکی لاتبێ نەیهێشتوە بیکەن بۆ ئەوەی کە وەکو وەکو وەکو قەومەکانی تر پێغەمبەرەکانی خۆیان ئەوەندە بە گەورە تەماشا نەکەن بیگەێنە ئاستی خوا بیپەرستن وەکو زۆرێک لە مەسیحەکان و ئەوانی تر تووشی ئەو گرفتە یەکەم جار لە پەشک مرۆڤی مسلمان لەوە ڕزگار کە کە نەبنە پاشکۆی شخصێک کە ناوی پێغمبەر عليه سەڵات وسلام بەڵێ بەو مانایی کە بەچی بەوەی کە خوا سوانەوە تعالا بە پێغمبەرانی وت عليه وسلام کە تاکیید کەنەوە لەسەر ئەوەی ئێمە ینی ئەوان بڵێن ئێمە بەشەری یەنی کە ئەوە پێغەمبەران بەشەرن گەورەترین خاڵێکی گەورەیە بۆ ئازادی بیرکردنەوە بۆ مانایی کە پێغەمبەر علی سرات وسلام کە فەرمی ئینەمە ئەە بەشەڕون میسلکم لەوە لە بە قسە کوردی تر من کەسێکم بەشەرێکم وەکو ئێوە یان خەڵکی پێیس ئەنی خەڵکێک هەبووە خەڵکی بتپەرست پێی خۆش نییە پێغەمبەران بەشەر بن زانی بۆ لەبەروی کاتێک کە پێغەمبەران بەشەرە بن پەیامێک بۆ مرۆڤەکانە هێنن کە قابلی تطببیقکردنە بزانە، کە کەسێک زیاد لە حەد پێغەمبەری بینیوە دروودی خوای لەسەر لێی ترساوە و وەکو مەلیک پێغمە ساسم پێی وتووە هەوین عەلەیکە تۆ تۆزێ لەسەر خۆ إنما أنا بشر من هەر بەشەرێکم وەکو تۆ أنا ابن امرأة كانت تأكل القديد يعني کوڕی ژنێکم وەکو هەر پیاوێکی تر کە کوڕی ژنێکە لە ژنەکان و خواردنێکی ساکار و بەسیتی خواردۆ ڕۆژە لە ڕۆژان ئەمە خەڵکی تر بێ خۆی گەورە ئەکا خۆی گەورە پیشان ئەدا تا خۆی بگەێنتە ئاستی خوداوەند وەکو مەلیکەکانی سەردەمی زوو بەڵام ئەمە پێغمبەر دووری خۆی لەسەر خوا ئەمریان پێکا کە خەڵکیش وەکو خوداوەند تەماشایان بکەن بڵێن نە ئێمە مرۆڤین وەکو ئێوە دوو ئەوەیەکە واسوانە و تەعالا لەگەڵ هاتنی محەممەد لەگەڵ نردنی محەممەد علی سات وسلام معجززاتی ڕاگرت یعنی ئەوە نەما ئیتر کەسێک پێغەمبەری نارد بۆ ئەوەی بە خەڵک بڵێ ئیدی پێغەمبەر تەواو نایە پێغەمبەرێکی تر لە دوای محەممەد عەلەی سڵات وسلام ئی کە پێغەمبەر نەما ئەوە زۆر گرنگە بۆ من و تۆ کە بیرکردنەوەمەچی بێ ئەوە بەڵگەیە لەسەر ئەوەی تۆ وەختێکە کەسێکە نێری بۆ چاکسازیکردن لەوێ دوو ئەنێری سێ ئەنێری چوارە نێری دوای ئەڵی بەسە ئەڵی بەسە یعنی چی یعنی ئیتر ئێوە پێگەیشتن تێگەیشتن ئیتر گەیشتنە ئەوەی بەم پەیامە خۆتان بیرکەنەوە ئیتر پێغەمبەری ترتان بۆ نانێرم ئەزانی موعجیزەیەکی بەردەوامیش ناو کۆمەڵگا هەیە کە گوتارێکی عقلیە لەگەر مرۆڤەکە بەعنی تۆ تەماشاکە کاتێکە ئەمە نەبواە خەڵک چاوەڕێ ئەکرد پێغمبەرێکی تر بێ بەڵام ئەمە بەڵگەیە لەسەرەوەی ینی کە خواستمان تەعاالە فەرمووی ما کان محمد ابا احد من رجالکم ولکن رسول اللە وخاتم النبیین ئەم خەتم کردنی نبووەتە و مۆر لێدانی و ئیتر تەواو جارێکی تر پێغەمبەرێکی تر نایە دوای محمد علیە سلات وسلام باشترین بەڵگەیە لەسەر ئەوەی کە مرۆڤەکان ئیتر بزانن کە خوا وای داناوە ئینسانەکان بەم پەیامە نازج بوون ئیترە بێ خۆیان بیرکەنەوە کەوتنە سەر شەقام کەوتنە سار ڕاستەڕێ کە محمد علیە سلات وسلام پیشانی خەڵکەکەی دا ابا احد من رجالکم چونکە هەمیشە پیاوەکان پیاوەکان ئەگەر ببنە باوکی ئەگە پێغمبەر باوکی کەسێ وایسە کوڕەکەی ئەیود من دیتە بەم ئاەتە بۆ دەرەکەوێ ئەو کەسەی کە ئێستا ئەڵێ من نەوەی پێغمبرم یا کوڕی پێغمبرم لی وەرناگیرێ بۆ مانایی کە ئیتر ئەبێ ئەو حکمی ئێمە بکە بۆ چونکە بەڵگە چیە لەسەر ئەوەی کە ئەو ئەوەیە هەتا بەڵگەشی بوو ئەبێ ئەو پەیامە جێ بەجێ بکا نای خوا ئەوە کە کوڕی ئەوە و ئەوە کوڕی ئەوە ئەوە کوڕی ئەوە مادام خوا سبحانە وتعالی خەتمی نبووەتی کرد لێرەوە خاڵێکی تری گرنگ کە قورئان جەختی لەسەر دەکاتەوە کە من و تۆ بە ئازادانە بیرکەینەوە خوا عیبادەت لە من و تۆ قبول ناکە ئەگەر بە ئازادانە نیکەین زانی ینی بۆچی لا ئیکرافدین ینی چی یعنی بە زۆر کەسێ بێنی ملی بگری بڵێ وەرە دانیشە لێرە نوێشکە و سەر بەرز نەکەیت و یەڵە سوش دەبەرە بڕوای بەخوا نەبێ یەک خێری بۆ نانووسێ یا عیبادی فەتەقون فەرقی چییە لەگەڵ عەبید لە سێ شوێنی ترا هەموو شوێنەکانی قورآن داوام عیبادەتمان لێکە ئەفەرمی یا عیبادی بەڵام دوو یا سێ شوێن لە قورآانە ئەڵێ عەبید وما ربك بظلام للعبید فەرقی عبید و عیبات چیە عیبات ئەوانەین کە لە دنیا خوا ئەپەرستین بە ئازادی بەبێ ئەوەی کە زۆری لێمان کردو پارەی پێدابێتی بەڵام ڕۆژی قیامەت چونکە مرۆڤەکان دەسەڵاتیان نامێنێ و ئیدی قیامەت ئەوەی چاکی کردبێ بۆ بەهەشت و ئەوی خراپی کردبێ بۆ دۆزەخ لەوێ ئینسان ئەبێ بە عەبید لە ڕۆژی قیامەتا مستەڵەحەکانی قورئان ئینسان لە قیامەتدا بێتە عەبید چونکە ئیتر دەسەڵاتی لێ سەنراوەتەوە چاوەڕێی پاداشتەکانی خۆیەکە ئینسان وەکو ئەو ساتە وەختەی کە ئیرادەی نامێنێ کە نەتیجەی ئیمتیحانات وەرەگرێتەوە کارتەکەی بۆ دێتەوە ئیتر ڕۆژی وەختی کارکردن نییە دەسەڵاتی لێ سەنراوەتەوە بەڵام تا ئیمتیحانەدا دەسەڵات لەستی خۆیەتی کەواتە قورئان لەو شوێنانەی کە داوای عیبادەتمان لێکا لە دنیا ئێمە عیبادین لە قیامەت عەبیدە بۆیە خوا قەبوڵی نیە لە دنیا کەس عەبید بێ کەس ئیرادەی لێ وەربگیرێتەوە ئەمە پێغمبەران درودی خۆیان لەسەر ئەم پەیامیان هێنا بۆیم مامسە دو تەوەرەی بابەتەکەمان لەسەر ئەوە ئەبێ کە ئێمە خۆمان بینیمانە لە مێژوودا چینەکەی و بەناوی فرۆکراتی ئەوەی کە پیاوانی ئاینی لە ئاینی مەسێدا بە تایبەت کە بووبن وەشیلەکانی خوا لەسەر زەوی خۆمی شتێکیان بە ناوی خواوەندەوە لەسەر زەویدا ئەنجام نەدا ئیسلام چۆن توانیتی ئەم سیستەمە لە ناو ئاینەکەیدا پێڕەو نەکرێت کە لە زۆر بابەتە ئیسلام جیا لە ئاینی ئاینەکانی دیکە لێرەوە چۆن توانیتی ئەو سیستەمە نێتە ناو ئیسلام و قوڕگی ئیسلام نەگرێت و پیاو نەبێتە وتەبێژی ڕسمین خودی ئاینەکە خودی خوا لەسەر زەوی ئەگەر تەماشا کەی لە سەردەمەکانی زوو مستەڵەحێکمان بۆ هاتووە لە سەردەمی پێش ئیسلامۆ پێوتیە ڕیجالت دین ئەوە بەڵگەیە لەسەرەوەی کە خۆی بەخۆی ئەڵێن پیاوانی ئاین پیاوانی ئاین طبقەیەک بوونە چینێک بوونە ئیدعای ئەوەیان کردووە کە ئەوان لە نێوان خوا و باقی مرۆڤەکانی تردا واستن ئەوان بوونە سکوکی غوفران و پسوڵەی لێخۆشبوونیان فرۆشتۆتەوە بە خەڵکەکان. ئەوان بوونە هەزار ساڵ لە سەدەی پێنجی زاینی تا پانزە هەتا سەردەمی ڕێنیسانس ئەمانە بەهەشتیان تەوزیع کردووە بە مەتر و بە هەموو ئەو شتانە. ئەمانە پیاوانی ئایین بوونە لەو هەزار ساڵەیە عەقڵی بەشەریان داخستووە بەو مانایەی کە بە پارە پارە پارەیان لە خەڵک وەرەگرت چەند مەترت لە بەهەشت ئەوێ؟ پارەت هەبوایە بۆی پارە کۆبکاتەوە پارەی لە خەڵکەکە ئەسە بۆیە لەو سەردەمانە ئەبینی ڕێک کەوتووە یعنی یەکێ لەو کەسانی لەو سەردەمە بە حاڵ بیری کردەوە کوشتیان کەسێک بوو کە بینی پیاوانی ئاین بەهشت ئەفرۆشن بە مەتر ئەڵێن چەند مەترت ئەوێ لە بەهشت وتر تۆ مادام ئەم وەرەقەیەمان پێدایت تۆ ئەوەندە مەتر لە بەهشت هەیە بڕۆ تازە چێکی بیکە تۆ ئەچتە بەهشتەوە ئەوە ئەوە پشتێک بە ناوی ئاینەوە لە سەدەکانی ناوەڕاست کە لەو هزار ساڵەیە پیاوانی ئاین شتی وایان کردووە پیاوێک پیا بوو وتی من ئەمەوێ جەهنم بکرم بە چەند ئەتانەوێ بە بە هەر چەنێوی پارەیەکی زۆریان لێسەن وتی ئەوە جەهنم من کڕیم جا بە خەڵکەکەی و خەڵکینە من جەهنمم کڕیوە تازە ئێوە بەهشت مەکڕن چونکە من کەستان ناخەمە جەهنم سەیری ئەم ئەم شێوازانە کە لە ئەوروپا ڕوویداوە لە سەدەکانی ناوەڕاست، ئەمە هەمووی پیاوان کردویانە، بەشێک لە پیاوانی ئایین ئەم کارەیان کردووە، بە پاڵپشتی دەسەڵاتی سیاسی ئەو وڵاتە، بە دڵنیایی کە هەر خۆی ئەو پیاوی ئایینە خۆی دەسەڵاتی سیاسیشی هەبووە، بەو حاڵەتەیە کە ئێمە زۆر جار بەراورد دەکرێت لە نێوان دەوڵەتی ثیۆکراتی و حاڵەتە ئیسلامیەکە کە ئیسلام دەوڵەتی مەدەنی ئەوێ نە دەوڵەتی ثیۆکراتی، لە ئیسلاما دێمە سەری ئێستا ڕیجال دین نییە شتێک لە ئیسلامدا نییە بە ناوی ڕیجال دین مستەلحی ئێمە نییە مستەلحێک نییە خۆسپاندانە بۆچی لەبەرچی نییە لەبەرەوەی گەورەتر لە ڕیجال دین چێ گەورەترین لە پیاوی ئاین چێە عقلڵێن چێە پێغمبران ئەبی پێغمبەران بە عقل بە نەقل گەورەتر بن لە پیاوی ئاین باشە خوا سوپانەوە تەعالا چی و دەربارەی پێغمبەرە تا بزانین هەموو ئەو کەسەی کە خۆی ئەڵێ پیاوی ئاین ڕاست ناکا ئەگەر خۆی بە گەورەتر زانی لە پێغەمبەر وایە هاوکێشەکە ئەبێ ئاوا بێ خوا سبحانەوە تعالی وتی کە پێغەمبەران خوا سبحانەوە تعالی فەرمی بە پێغەمبەران ئین عەلەیکە ئیلا البەلاغ یعنی وەزیفەی وەزیفەی پێغەمبەر علی ساوسام چییە بەلاغە ڕاگەیاندنە لەسەرتە ئەم پەیامە ڕابگەێنی خوا سبحانە وتعالی فەرمی بە پێغەمبەر دوودی خوای لەسەر لەستە عەلەیهم بمسەیتر تۆ ناتوانانی سەیتەرە بن مافی ئەوەت نییە سەیتەرە بکەی بەسەر خەڵکا و کۆنتترۆلی خرک خەڵک بکەیت و بە زۆر بیانکەی بە مسلمان خواسوانە و تعاالە بە پێغمبەری فەرموو ئین ئەتە ئللا نەذیر تۆ وریاکەرەوەی بەس مافی ئەوەت هەیە وەزیفەت وریاکردنەوەی لەوە زیاتر نییە خوا سبحانە وتعالی پێی فەرموو بۆ ئەوەی باری خۆی قورس نەکا و وەکو ئیمتیحان وابزانێ ئەبێ هەموو عالم بکا بە موسڵمان بە زۆریش بێ خوا سبحانە وتعالی بە پێغەمبەری فەرموو لەیس علیک هداهم ئەوە ئەرکی تۆ نییە هیدایەتیان بەی هیدای لە دەستی تۆیان نییە بەو مانایی تۆ لەسەرتە شتەکانیان پێشکەشکەی ئیترەوە ئەوانن ئازادانە ئەیانەوێ یان نایەنەوێ دێن یان نایەن جا کە کاتێ خوا سبحانە وتعالی بە گەورەتر لە ڕیجال الدین کە پێغەمبەرانن وەزیفەکەیان لە نەزیر و بەشیرا کۆبکاتەوە ئیدی پیاوی دین کامەیە کە بتوانێ داوای مافێکی زیاد لەو مافی پێغەمبەرانە بکات و خۆی بە خوا بزانێت و بەهەشت دابەشکا و دۆزەخ لە خەڵکی تر بگرێتەوە ئەمە مەسەلەیەکی زۆر گرنگە ئەم بۆچوونە ئیسلامیە قورئانیە کە خوا وەزیفەی پێغەمبەرانی بە نەذیری و بە بەشیری بە مژدەدەر و بە وریاکەرەوە دانا بەوەی کە تەنها کاریان ڕاگەیاندنە و کاریان خستنە ڕووی بەڵگەکانە و ئیدی خەڵکی تر هیدایەت ئەدرێن یان نا، باشترین بەڵگەیە لەسەر ئەوەی کە هیچ کەسێک بە ناوی دڵسۆزی بۆ ئایینیش ناتوانێت زۆر لە خەڵک بکا بە زۆر بیکاتە ئایین بەڵام ئەم فەرموودەیەکی پیرۆزمان هەیە کە باس لەوە کە هەر سەد ساڵێک خوای گەورە یەکێک ئەنێرێ کە تەزیدی ئوموری دین بکات و ئایا لەو کاتە ئەو سەنەدەی ئەو فەرموودەیەش ئەسیڵەوە سیز گومانش هێسەردانی لەو بابەتەوە ئایا لەو کاتانە دەی ئەو مرۆڤەی کە دێ تەجدیدی ئومووری دینەکە دەبێتە موجەدید، ئایا لەسەر موسڵمانان نییە دیسان ئیتیباعی بکەن و گوێڕایەلی بۆ بکەن؟ ئەوەش باسێکە تۆزێ دوورە کەوێتەوە، بەڵام بۆ ئەوەی وەڵامی ئەو بەمەوە، ئەوە تا ڕادەیەک ئەتوانی بڵێی، ان اللە یبعث علی رأس کل مئة سنە، مەرج نیە کەسێ بە چاوی خۆی بیبینی بۆیە لە تا لە تا لە مێژووی ئیسلاما کۆک نین لە سەر ئەوەی هەزار و چوار سەد ساڵ لە ئیسلام هاتووە باشە لەم هەزار و چوار سەد تۆ دابەشی سەدی کە ئەکات چواردە یانی چواردە قڕن یانی لە دوای خلافای ڕاشنی س- نێکشی لێ دەرکە هەر سی ساڵێکی لێ دەرەکە یانی تۆ بێ هەر سەد ساڵێ ئیسلام و جدیدێک تەبێ عادی بتوانێت بیشمێرە بزانە کامە لە هەر سەدێکا کامەیەتی کەس نەیژماردوە هەتا پێنجی شەشی هاتوون وتویانە ئەو عومەری عەبلە عەزیزە یەکەمیان ئینجا وتویانە فڵانە ئینجا وتویانە ئەوەیە دنیا بچوک بووە لەم دنیا گەورەیە ئێستا من من یجدد لها لە عەقیدەیا ڕەنگە کەسێک بێ دام و دەزگایەک بێ هەیئەتێک بێ دەستەیەک بێ ڕەنگە کەسێک بێ لە ئەوروپا گروپێک بێ لە فڵان شوێن یەکێک لە مالیزیا یانی ئێستا باوی ئەوە نەما ئایین بە یەک کەس تەجدید بکرێتەوە بەڵکو بە گروپ و بە کۆمەڵ و بۆیە فەتوای فەردیش ئێستا نیە هەمووی بە جەماعی ئەکرێ دێم بۆ سەر باسەکە ئەمە گەورەیی ئیسلامە کە قورئان خوا سبحانە وتعالی بە خەڵکی وت وەزیفەی پێغەمبەران بەلاغە تاوەکو بە خەڵکێکی تر بە ناوی ئەوەی کە حرسیان هەیە بۆ دین و ڕەجولی دین و پیاوی دینن بە زۆر خەڵک بکەن بۆ مسلمان خوا ڕێگە نادا بە پێغەمبەرەکانی خوا ڕێگە نادا بە دوایین پێغەمبەری کە محەممەدە سەڵ الله عليه وسلم کە بە زۆر خەڵک بێنێتە سەر ڕێبازەکەی چۆن ڕێگە ئەدا بە پیاوی دین بە ناوی دڵسۆزی خەڵک بە زۆر بکات بە موسڵمان دوو خاڵێکی تری زۆر گرنگ ئەوەیە خواسوانەوە تەعاالە باسی ئاینەکانی پێشووی کرد نەمانوت ڕەبعی کوڕی ئامروتی ومن جور الأديان ئەدیان چۆن جەوری ئەبێ ئەو کەسانی کە سەرپەرشتی کارە ئاینەکەکە بە ناوی ڕەجول دینەوە ئەو کەسە خۆی کۆنتترۆلی ئاینەکەکە ئەو کەسە ئاین بەکاردێنێ بۆ ئەزێتدانی خەڵکی یعنی ئەشێ خەڵکێک بە ناوی ئاینەوە وەکو گروپە توندڕەوەکان تالیبان ئەمانە ئەو کەسانن کە جەور الادیانەکەن ئەدیان دێنن زوڵمی پێ ئەکەن لە خەڵکەکە بە بۆچوونی خۆیان پێیان وایە خوا ئەمەی پێخۆشە لە کاتێکا خوا ڕێگەی نەداو بە پێغەمبەرەکانی ئەو کارە بکەن کە تالیبان و هاوشێوەکانی لە دنیای ئەیکەن بە زۆر خەڵکە بن بە قامچی خەڵکە بن بۆ نوێژی جمعە چۆن نوێژێکە ئەو خەڵکە بە زۆربەری بۆ بۆ نوێژی جمعە لەبەرەوە خواوتی خۆسمان و تعاالە فەرمووی دەربارەی خاوەن ئاینەکانی پەیڕەوکارانی ئاینی پێش و خواستمانتەعالا فەرمووی اتخذوا أحبارهم وڕهبانەهم ئەربابن من دون الله یعنی هەندێک لە مەسیحەکانی سەردەمی بکاتە هەندێک لە جوولەکەکان کە ئەوە ڕح ئەحباریان هەیە ئەوە ڕۆحبانیان هەیە کردیان بەخوا چۆن کردیان بەخوا خۆ سوژدەی بۆ نابن بەس ئەوە ئەوان کە شەرحی خۆیان ئەدەن بە دینەکە حەرامیان بۆ حەڵاڵەکەن حەڵاڵیان بۆ حەرامەکەن ئەمانیش دوایان ئەکەون ئەوە جۆرێکە لە جۆرەکانی عیبادەت بۆیە لە ئیسلامدا بۆ هیچ کەسێک نییە بەخۆی بڵێ پیاوی ئاین یا زانای ئاین حەڵاڵ و حەرام لای زانای ئاین نییە چونکە پیاغمە ساسن فەرمی الحلال و فتوان لای مەبەست الحلال بین فتوا لە چێدە الحلال بین والحرام بین ئەویش قابیلە بۆ ئیجتیهادێکی تر و بە بەردەوامی لەگەڵ کاتە، کەسەکان، لە زەمانەکان، لە مەکانەکان، بەو دەقانەی لە قورئان و سوننە هەیە بە بەردەوامی ئیجتیهادی تیا ئەکرێ. لەبەرئەوە خوا سبحانە وتعالی وای دانا کە شئونی عیبادات شئنێکی فەردییە لە بەینی ئینسان و خوای سبحانە وتعالی. ئمورەکانی تر کە ئموری دەوڵەت و ئموری حەیات و شەڕ و جەنگ و ئاشتیە ئەوە گشتی دەوڵەت ئەیکا بۆیە بۆ پیاوی ئاین ئەوەی کە لەو سەردەمانە هەبوو بڕیاری جەنگیان نەدا بڕیاری کوشتنیان نەدا بڕیاری ئیعدامیان نەدا ئەوە ئیسلام هەموو ئەمانی لە دەستی پیاوی ئاین سەندەوە لەبەرەوە تۆ بینی ئێستاکە ئێمە لە خوا پەرستیان مەزهەبمان هەیە تۆ ئەو خوا عەزیمە پەرستی ئەڵێ من مەزهەب ئیمامی شافعیە گەڕایتەوە بۆ تاکێک کە ناوی ئیمامی شافعیە خوا لێ ڕازی بێ ئەبو حەنیفە پە بەس بۆچی ناڵێ ئەم شەڕەم هەڵگیرسان لەبەرەوەی من لەسەر مەزەوی شافعی ئیشەکەم ئەم شەڕ ئەموری شەڕ لای ئەو نییە ئەم ئەو ئەموری دەوڵەتیە ئەموری دەوڵەتی ئەموری مەدەنی شتێکمان نییە بڵێن لەسەر مەزەبی فلان ئیمامامان کە بەڵام خوددا پەرستی ئەکرێ لەسەر مەزەبی تاچێک ئەوە بۆ چونکە ئیسلامەتی دینداری و بەشە عیباەتەکەی شانێکی نێوان خۆت و خداوەندە بەشەکەی تری کە پەیوەستە بە خەڵکەوە و کار لە خەڵکی ترەکا ئەوا بێ کۆ بینەوە شورای بۆ بکەین ئەنجومەنمان هەبێ دەوڵەت هەبێ شت هەبێ ئەوانی تر بکا ئیسلام ئەمەی لە دەستی پیاوی ئاینیش سەندەوە و خاڵێکی تری زۆر گرنگ ئیسلام دەستەواژەی ڕیجال الدینی نەهێشت چونکە لە دینا دین بۆ ژن و پیاوە ئێمە ئیمامی شافعی خوا لێ ڕازی بێ یەکێک لە مامۆستاکانی لە میسر ئافرەت بووە لە ئافرەت دانیشتوە لە بەردەستی ئافرەتە دەرسی لێ وەرگتووە کەواتە نیسادینی شەی بەم معناە بۆی ئەم ئەم جیاوازیە نەبێ ئێمە علەمای دینمان هەیە ئێمە زانای ئاینمان هەیە لەبەر ئەوەی کە ئەبینی لە ئیسلامدا ئەچێ ئەشێ سە هزار سەحابە خوا لەیان ڕازی بێ نیان زانیوە گرفتێک چارەسەرکەن و موسەلمە چارەسەری کردووە للە رب العالمین ئەوە خەڵکەکەشی هیدایەت دا بەو شێوازە هات کەواتە لە ئیسلاما گرنگ ئەوەیە بە چ ڕێگایەک مانا ئەبا جا ژنە یا پیاوە مەسلەیەک نییە بۆیە وشەی ڕیجال الدین و ئەم ئەم مەسەلانە ئەوروپا دایهێنا وانە ڕیجال الدین یان مەسەلەن ئەمەی کە کۆمەڵێک شت لەم بابەتانە هەیە یعنی ڕیجال الأعمال وەختی ئەوروپا ئەڵێ رجال الاعمال یەعنی بەس پیاو خەریکی تجارەت و بازرگانیە ئەوکاتە کە ئەو ئەڵێ رجال الاعمال و بەس پیاو ئێمە هەزار و چوار سەد ساڵ لەمەو پێش پێغەمبەرەکەمان درودی خوای لەسەر باش نیە لە بیست و پێنج ساڵی خێزانەکەی خۆی تاجر تاجیرە بووە خەدیجە تاجیرە بووە یعنی وەختێک کە ئەوان رجال دینیان هەبوو ئێمە ئافرەتی بازرگانمان هەبووە لەبەرەوە وشەی ڕیجالە دین وشەی ئێمە نییە تا کەسێ خۆی دین قۆرخ نەکا بۆ خۆی لێرەیە هەندێک جار هەندێک زانای ئاینی لی تێکەچێ لە بەدافعی حرسون نییە چاچی ئەوەندە توندێکا مەسلەکە خۆیەکە بە ڕەجولدین ئاگای لە خۆی نییە یعنی کە ئەنەوە ئەم دینە هی منە و ئیتر لە ئەم دینەی خوایە خوا بەخوایەتی خۆی ئەمە شتێکمان نەی بەناوی ڕیزالدین بەڵام ئەمڕۆ دەبینین لێرە و لێ گروپمان هەیە گروپی سیاسی فکری ئیسلامی ئەوانە کە زۆر جار عبای ئەوە لە بەرەکەن کە ئەوانە نوێنەرن بە ناوی ئیسلام و دیفاعن لە ئیسلامن لە مافی ئیسلا ئەوە لە سی سەرچاوی گرتو ئا لەو بیرکردنەوانەیە ئایا ئەوە چەند قازانج بە ئازادی بیرکردنەوە دەگەن لە ئیسلام ئەوە زۆر دژ بە ئازادی بیرکردنەوە چونکە لە ئیسلامدا خوا سبحانە وتعالی وەکو وتمان عیبادەتی ئەوێ، عیبادەتیش ئەبێ بە مەحەبەت بێ، بە مەحەبەت و بە قەناعەت بێ، لەبەر ئەوە هەر کەسێک بە هەر نیەتێک بێ، نیەتی چاک لێرە فریای کەس ناکەوێ، بەو نیەتانەی کە زۆر جار ئەبینین کەسێک هەیە زانای ئاینیە ئەڵێ ئەم مەسەلەیە بڕاوەتەوە و قسەکردنی تێدا نییە، چۆن قسەکردنی تیا نییە؟ تۆ ئیمامی ئەبو حەنیفەت هەیە خەڵکێکە بۆ بڕوای بە بوونی خوا نەبووە شەش مانگ لە کەناری دیجلە دانیشتووە لەگەڵیانە خەریکی ئەوە بووە کە قەناعەتیان پێ بکا خوا هەیە و خوا یەکە ئایا زانای ئێمە ئامادەیە شەش مانگ دانیشێ لەبەرەوە ئازادی بیرکردنەوە مافێکی خوا پێداوانەیە بە ئینسانەکان و بەوەش مرۆڤەکان دەچنە بەهشت لەبەرەوە نە بۆ هیچ کەسێک نییە، بۆ هیچ حزبێکی سیاسی نییە، ئیسلامی، بە هەر ناوێکی تر، بۆ هیچ گرووپێک نییە، ئازادی بیرکردنەوە لە ئینسانەکان زەوت بکە. بەڵێ، من لە کۆتاییدا زۆر سوپاسی مامۆستای بەڕێز ئەکەم و و سوپاسی ئەو بەڕێزان ئەکەم کە بە دیارمان دانیشتن، بە هیوای ئەوەی کە چۆن لە ئیسلام ڕێگا بە ئازادی بیرکردنەوە درا، ئەوهاش لە کۆمەڵگاکەمان پەرە بە بیرکردنەوەی ئازاد بدرێت و ڕێگیری لە بیری ئازاد نەکرێ. تا ئەڵقەیەکی دیکە، خواتان لەگەڵ و بە خوای گەورەتان دەسپێرم.